ملک الناس. ئەو پەروەردگارەی کە پاشای هەموو ئادەمیزاد و پەریانە. اله الناس. کە خوا و پەرستراوی هەموو ئادەمیزاد و پەریانە، واتە ئەبێ هەموویان بیپەرستن، هەرچەند هەندێکیشیان نەیپەرستن. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محەمەد سەدیق المەنشاوی، خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق، خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.